وتزودوا من التقوى وكونوا مع الصادقين قال الله تعالى وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب قال رسول الله صلى الله عليه وسلم من استوى يوماه فهو مغبون أو كما قال عليه الصلاة والسلام موسڵمانان سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بەسەرتانا لە جمعەی ڕابردوو بەشی دووەمی وتارەکە باسی بازار گەرمکردن و تیشکردن و ترسانی خەڵک و کڕینی خواردەمەنی و ئەو شتانە ئاماژەیەکم پێکرد بە کورتی ئەمڕۆ هەر ئەو بابەتە تەواوەکەم لە ژێر ناونیشانی لە ڕێ درەنگی پێبووە و لە ئاش پەلەیەتی. ئەمە پەندێکی کوردییە کە لە ڕێ درەنگی پێبووە بەڵام لە ئاش پەلەیەتی. ئێمەیش ئێمەی گەلی کورد بە دەستی خۆمان هەرچی خێر و بێری خۆمانە زیندە بەچاڵمان کردووە. بەدەستی میللەت بەدەستی حکوومەت بەدەستی حیزب و کاربەدەستان بەدەستی بازرگانەکان هەرچی خێر و بەرەکاتی ئەم وڵاتە هەیە زیندە بە چاڵمان کردووە وەک زەڕنەقوتە چاوەڕوانین لە ئیتالیا و لە ڕووسیا و لە ئەوروپاوە نان و شەکر و ڕۆن و چامان بۆ بێت ئەگەر نەهات ئاشومان شیان لەگەڵا کردین وەک مناڵانیان و جاران ئیترە بێ ئێمە بمرین لە برسا زۆرمان وت وەکو زانایان قورئانی پیرۆز ئەفەرمێ وەقل اعملو ئیش بکەن ئیش بکەن پێغەمبەر فەرمێ صلی الله علیه وسلم هەر کەسێ دارێ بنێژێ یا زەراعەتێ بچێنێ جا ئینسانێ لێی بخوا یا حەیوانێ لێی بخوا یا باڵدارێ لێی بخوا حەتا دز لێی بدزێ خوا بە خێر و سەدەقە بۆ ئەو ئینسانەی ئەنووسێ و هەمووشمان ئەزانین بەرهەمی زەراعەت و باغداری و حەیوانداری و ئەمانە چ ڕەسیدێکی قورسە بۆ میلەت میلەتێکی وەکو میلەتی کورد قورئان ئەفەرمێ کلو واشربو ولا تسرفو بخۆن بخۆنەوە بەڵام ئیسراف و زیادە ڕەوی مەکەن پێغەمبەر ئەفەرمێ صلی الله علیه وسلم لە جوابی دکتۆرێکە ناردویانە بۆ پێغەمەری خوا دکتۆرێکیان ناردووە لە خزمەتی ئەبێ لە مەدینە دوو ساڵ لەوێ دانیشێ نەخۆشێک ناچێ ئەم دکتۆرە تەداوی بکە ئەڕواتە خزمەتی ئەڵێ قوربان من هاتووم لێرە دکتۆری بکەم کەس نایە من تەداوی بکەم ئیشم چییە لێرە ئەڵێ ئەزانی بۆچی مشتری و نییە ئەڵێ نەخێر ئەڵێ نحن قوم لا نأكل حتى نجوع ئێمە گەلێکین ئومەتی ئیسلام ناخۆین تا برسیمان نەبێ ئەوە یەک، و اذا اکلنا لا نشبع کە خواردیشمان تێر ناخۆین دەزەڵەگرین، حەکیم و دکتۆرەکە ئەڵێ دە گەلی ئاوا دکتۆری ناوێ و خەسەخانەی ناوێ تا برسیو نەبێ نەخۆی و کە دەستی شکر بە خواردن لە برسانە پێشەوەی تێر بخۆی بە دوو پار و بە سێ پار و دەزەڵ بگری ئەمانەمان هەموو تۆ بەم میلەتە و بەم حکومەت و کاربەدەستانە شیوەنی دەشتی شارەزوور و دەشتی بتوێن و گەرمیان و هەولێر و هەموو ئەم دەشتانەمان کردووە شیوەنی پێنجوێن و ئەو دەڤەرانە کە هەرچی خێر و بەرەکەت هەیە خوا لەم کوردستانە لەسەر زمانی نوح کاتێک کەشتیەکە لەنگەرەگرێ کوردستان لە ڕووی کشتوکاڵییەوە سەللە و سەبەتەی نانە، کوردستان لە ڕووی کانزا و مەعدەنەوە سەرچاوەی کارخانەکانی دنیایە، کوردستان خۆری زۆری هەوا و ئاوی پاکی دیمەن و ژینگەی پاکی کرێکار و میللەتی ئازای بەڵام عەجەب کە برسیمانە، عەجەب کە ئەترسین، سەبەب چییە؟ بێ بەرنامەیی، بێ پلانی، بێ گەورەیی، بێ دووربینی نیمانە. من بە ئێوە ئەڵێم لە مانگی شەش و حەوتا هەر لە وەزیری کشتوکاڵ هەتا خوار هەمووی هاواری لێڵسا بوو گەنمێکی زۆرمان هەیە و بەغا لێمان وەرناگرێ گوێتان لێ بوو ئێوەش وەکو من شەڕمان نەکرد لە بەغا گەنمی زۆرمان هەیە و بەغا لێمان وەرناگرێ ئەی چ عەجەب ئێستا خەڵک گەنمە شارێتەوە ئار دەشارێتەوە ئەگەر گەنمی زۆرمان هەیە باوکو ساڵان باران لێی بایە با چوار جەمال بەندان بۆ دروست کردایە بەرنامەمان نییە نیمانە لێی نازانین جا من داوای لێبوردنەکەم پێناسەیەکم کردووە بۆ خۆم بۆ میلەتەکەم ئەم تفەی هەڵم دا بەر لە هەموو کەسێ خۆمەگرێتەوە ئەم میلەتی کوردەوە کە تەواوی گەلانی دنیا ژیر و ئازا و دانا و خوێنەوار و شۆڕشگێڕ و جووتیار و کرێکار و هونەرمەند و سیاسی و زانای ئایینی و پیاوانی مورشیدی دینی و ژنی بە سەلیقە و سەلارە و گەنجی خاوەن توانا و بیرتیژی زۆری تیایە لە هەمان کاتا. خەڵکی گەمژە و مشەخۆر و ترسنۆک و خۆپەرست و کاڵفام و هەلپەرست و دووڕوو بێبار و خۆفرۆش و دوژمنی عەقڵ و عیلم و ئەدەب و عیرفانیشی تیایە. سیاسەتمەداری پەنچەر و ڕۆشنبیری بێسەلیقە و پێشکەوتنخوازی کەڕەعەوام و وەزیر و مودیر و ڕاوێژکاری مێشکپووچ و تووتی تەبعی زۆری تیایە. ئەڕوات بۆ بەرەی جەنگ بەبێ فیشەک و چەک، لافی دەوڵەتداری لێ ئەدات بەبێ پایە و پارە و پشتیوان. هەر وتیان هات ڕاکا، وتیان نەما بازاڕ ئەماشێتەوە. دەڕوات بۆ نەخۆشخانە دەرمان وەرەگرن، بەڵام لە ماڵەوە بەکاری نایەنن. هەر کوڵکێ لە بەرازکەنیتەوە باشترە، ئەو قاعیدەیە هەیە لای خەڵکی. یانی حکومەت دەبێ بە بەراز ئەم دەرمانانە وەربگری لە خەسەخانە دنکێ دوانی لێ بخۆ کەوچکێ شروب دوایی تر فڕەی دە بە زەحمەت پەیدایەکا و سەهل و ئاسان دای ئەنێ هیچ بیری دوای نییە ڕەخنە لە یابان و ئەڵمانە گرێ بێ ئەوەی بزانێ لە کوێدان لە هەر کوێوە بابێ شەنەکە کە سوار بوو تا مردن دانابەزێ کە بوو بە کاربەدەست ئەبێ دەوڵەمەند بێ کە چووە حیزبێک ئەبێ کوڕ و کوڕەزا و پشتا و پشتی لەسەرە و ڕێبازە بمرن بەڕێزان هەروەک عەرزم کردن جمعی پێشوو باسی ئەو شت شاردنەوە و ترسەی خەڵکم بۆ کردن دە باشە دەشتە بەپیتەکان و زەویە بە نەختەکانی کوردستان بایەر بن بەڵام سەوزە و میوە و ئارد و برنج لەو پەڕی دنیاوە ئاوردە بکەین لادێکانمان چۆڵ کردووە لە بازار و شارەکانە ترنجاوی نەتەیەک و ئەڵین بەخوا گەرمە کاوی بەلوعە هاتەوە تا دەبڕێت مەحاڵە بگیرێتەوە ئەڵێ نمەکەی ژیانە ئاو نیە کە کارەبا دێتەوە هەرچی هەیە لەو ماڵە دای ئەگیرسێن و بە لاقرتێوە ئەڵێن ئەڵێ کارەباکەی یابانە ساڵی جارێکیش ناکوژێتەوە بە دوو کەس بەشی دە کەس خواردن دروست دەکەن لە ماڵەوە بەشی دە کەس جلوبەرگ و پێڵاویان هەیە کەچی بەرگەی شەو ڕۆژێ ناگرن شەش لە چەپڵە لێدان و بژی بژیە دیبلۆم عالیمان هێناوە، کەچی چەپڵە بۆ لێدراوەکان ساڵی سێ جار وەک دەمارە کۆڵ پێمانەوە ئەدەن. بیری دوامان نییە، دەست پێوە ناگرین، پاشەکەوت ناکەین، بۆ خۆمان ناژین، بەتەمای دەوڵەت و سەربەخۆیین. سەرنجێک بدەن و گوێ بگرن بۆ پێناسەی شەعبی یابانی بزانن گەلی یابان بۆ پێشکەوتووە. دووهەم وڵاتە لە ئیقتیسادی یەک دوای ئەمەریکا دووهەمە لە نۆ سەد و چل و پێنج دوو قومبەلەی زەڕە دراوە لە دوو شاری گەورەی یابان بەڵام بۆ شەعبی یابانی ئێستا هەموو دنیا چاوەڕوانی دەستیانە لەبەرم خاڵانە بە کورتی هەندێکیانە ژمێرم ئەو کرێکارەی ئێمە پێڵین کەناس ئەوەی جادەکان و کۆڵانەکانمان بۆ پاکەنەوە، ئەوەی ئێمە حەز ناکەین چایەکیان لەگەڵا بخۆین. لە یابان پێی ئەوترێ موهەندیسی تەندروستی، ڕاتبەکەی پێنج هەزار تا هەشت هەزار دۆلاری ئەمەریکییە لە مانگێکا. و بەردەوام ئیمتیحانی ئەکرێ. دوو، ئایا ئەزانی لە یابان لە یەکی ئیبتیدایی هەتا شەشی ئیبتیدایی مادەیەک ئەخوێنن لە مەکتەب پێڵێن طریق الى الاخلاق ڕێگایەک بۆ ڕەوشت و ئاکاری جوان مناڵ فێری ئەبێ چۆن مامەڵە لەگەڵ خەڵکا بکا لە بازاڕ سێ ئایا زانی شەعبی یابانی دووهەمە لە دەوڵەمەنیا وەک وتم ئایا ئەزانی کەلیمەی یابان یانی سەرچاوەی خۆر ئایا ئەزانی ئیمپراتۆرەتی یابانی دێرینترین ئیمپراتۆریەتە کە سەد و بیست و پێنج پاشایان گۆڕیوە ئیمپراتۆر تا ئێستا کێ نزیکەی دوو هەزار و شەش سەد و شەست و شەش ساڵە هەیە ناویانە ئایا ئەزانی مناڵانی یابان هەموو ڕۆژێک قوتابخانەکەیان پاکەکەنەوە لەگەڵ مدیر و مامۆسا مناڵی هەموو مەکتەبێ لەگەڵ مامۆستا و مدیرە هەموو ڕۆژێک قوتابخانەکە پاکەکەنەوە ئایا ئەزانی هاوڵاتی یابانی ئەگەر سەگێکی پێ بێ مەعزەرەتم هەیە سەگ ئەوەی ڕەفیقیانە لەگەڵ لەیگەڵیانە ئەوا جانتا و کیسیان پێیە بۆیە گەر پیسی کرد لەسەر جادە فڕێ نەدا بیکەنە ناوی ئەو کیسە و بیبەن لە شوێنی خۆی فڕێی دەن ئایا ئەزانی یابان نە نەوتی هەیە نە غازی هەیە نە ئاسنی هەیە نە گۆگردی هەیە هەچی نییە چل هەزار نزیکەی چوار هەزار دوورگەیە چوار هەزار دوورگە ساڵی هەزار و پێنج سەد بوومەلەرزە لێیەدا وەڵا یەک بوومەلەرزە با لە حکوومەتی هەرێم بە یانزە ساڵی کە ناین و شوێنی خۆمان ئەزانی شاری هیرۆشیمیا هەڵەبجە ئێمە هەڵەبجەین گوێ بگرن شاری هیرۆشیمیا لە چل و پێنج قومبەلەکەیان لێدا لە دوای لە دوای دە ساڵ وەک خۆی لێ هاتەوە ئیقتیسادی گەڕایەوە شوێنی خۆی ئەی ئێمە هەشتا و هەشت ئێستا چەنە دوو هەزار و حەڤدە لەوێ دوانزە ساڵمانەیە و لێرەش حەڤدە ساڵ بیست و نۆ ساڵە خۆزگەمان بە نەوە و دوو نەوە و سێ چی هەیە هەڵەبجە لە یابان مۆبایل بەکار ناهێنرێ لە ناو پاسە لە ناو شەمەنەفەرە لە ناو تەیارەیە بەکار ناهێنرێ ئەبێ لەسەر بێدەنگ بێ نەیشان نووسیوە سامت نا میوت لای ئەوان نییە نووسیوان ئەخلاق کەلیمەی ئەخلاقیان بۆ داناوە یانی ئەگەر مۆبایلەکە و بێدەنگ بوو تۆ خاوەنی ئەخلاقی ئەگەر جەرەسی ئیلیا ئیسا لای ئێمە خڕخڕ باوانم و هۆبەلەرزانە لێدا لە مزگەوتا لە نوێژە لە نوێژە هۆرە شمشاڵ ئەمە چ زەوقێکە ئەمە چ عەقڵێکە ئەمە چ سەلیقەیەکە ئەم کوردە بەتەمایە بەتەمایە بێ بەچی ئەبێ لە سفرەوە دەست پێ بکەین ئەزانی یابانیەکان زۆر دەوڵەمەنن زۆر دەوڵەمەنن بەڵام یەک خادم لە ماڵی یابانیان نییە ئەی لێرە هاو بۆ هەڵەبجەیش ئەم فلیپین و ملیپیەکان نیە ها کرێکار و خزمەتکار و کارەکەر و ئەوانە بڕۆ لەو سلێمانیە هەر ماڵی مەلایش تایەتی دەوڵەمەن چوار کچی هەیەکی بە خەو لۆریە بنیەن و ئەڕۆن و ئەخۆن یابانی و کۆریەک و فلیپینیە خزمەتیانەکە ئەوان نیانە باوک و دایک مەسولن لە مناڵەکان مناڵەکانیش هاوکاری باوک و دایکیانن لە یابان کەوتن نییە لە یەک ئیبتیدایی تا سێ ئیبتیدایی، چونکە ئامانجیان بریتییە لە تەربیە و ناشتنی مەفاهیمە ئەخلاقییەکان لە شەخسییەتی ئەو مناڵە، نەک ئەوەی کەوا وەکو تووتی فێری یەک و یەک ئەکاتە دوو دەری چێن و بڕوا، نا یەک و دوو و سێ کەوتنی تیا نییە. ئەگەر بڕۆی بۆ مەتعەمێک لە یابان دەبینی هەموو کەسێ بەقەدەر پێویستی خۆی چەند دەخوا ئەوەنە خواردن ئەبات ئەوەنە بانگەکە یەک زەڕە نامێنێتەوە لەو دەفرەی کەوا تیایا خۆن هیچی تیا نامێنێتەوە ئەزانی قیتار و سەیارە و وەسیلەی ڕا گواستنەوەی گشتی لە یابانا لە یەک ساڵا لە یەک ساڵا حەوت سانیە لەوانەیە دوا بکەوێ حەوت سانیە حەوت سانیە لەوانەیە دوا بکەوێ لە مەوعیدی خۆی لەوە زیاتر نییە چونکە قیمەتی وەخت ئەزانن جارێکیان ئینتیزاری ئفتتاحی دەزگایەکمانە کرد جەنابی وەزیر سەعات و نیوێ دوا کەوت سە ئەڵێ سەعات چیە با لێرا بوەسم ئەمە ممەیزاتی شعبی یابانی هەموویتان بۆ باس دەکەم بەڵام بۆ پێکەنیننا ڕەحمەتی خوا لەو کەسەی بە تایبەتی گەنجەکان مناڵەکان یەک خاڵ لەم خاڵانە لە خۆیان تەطبیقەکە یەک خاڵ هەر یەکێک بەس یەکێک بەس یەک دانە یەک دانە کە خواردن هێنا بە ذاتی خوای خۆی دوو بەرمەلەمی خوارد و بەس تاکی خوا ئەوشەوێ خۆی کورە بەخوای خۆی کورە برا تەقیم نە بەخوای خۆی زۆر خۆشە ئاخر ئەمە ئەمە عەقڵە ئەمە دینە ئەمە سەلیقەیە ئەمە شعورە تۆزێ بیری لێ بکەنەوە براینە هەلاو تەلەفونەکە یەک سەعات نایبڕێتەوە خوا عەلیمە لە سەی سایق هەتا هاتوینەتەوە خۆم سایق نەبووم دوایی بڵێ خۆ باسی کرد مۆبایل لەگەڵ نەفەرێکە لە سەی سایق هەتا هاتوومەتە معمەلی دۆشاوەکە زەلامێک قسەی لەگەڵ منا کردووە خوا خوام بوو بیبڕێتەوە نایبڕێتەوە ئێ بابە دەقەیە دوان سیان چوار ئەمە چ زەوقێکە ئێمە هەمان پارە نییە ئەی وەحدەی مۆبایلی لەکوێ بوو ئەی وەحدەی ئەنتەرنێتی لەکوێ بوو لەکوێت بوو ئەی ئەم شووتیە زلزلانە ئەیبەیتەوە بۆ ماڵەوە خۆ مە پارەی گەرەکە هەرزانەکەی کیلۆی بە پێنج سەوە گاڵتەمان بە یەکێکە شووتێکی بچکۆلە بکڕێ لاقرتی پێەکەین ئەی بوو لێ وڵی جارێکیان ڕۆشتم لای قەسابەکەوتم نیکی لۆ گۆشتم بێرێ وتی بۆچی تەمام وساوتم وڵی خوێن وتی دەی کەم نییە وتم نەوەڵا زۆری زاوایکەی ناو بامێ یەکی پرزۆڵێکمان دەرەکەی و سەیدی عالم حەمە سەڵاوات ئەخر ئەمە ئەمە من کەفە چەرێنم قسە بۆ ئێوەکەم بەس کەس لە گوێ ناکە کەس جێبەجێی ناکە ئای سەرۆک ئای وەزیر پەرلەمان حکوومەت وەزیر ئەی ئەوان ئەوان هەر لە هەوای خۆیانان هەوای خۆیان نەزانیانی چی جاران مناڵ بووین کۆلارەمان هەڵەدا کۆلارە ئەڕۆی ئەڕۆی جا پەتەکەیە بچڕا ئیتر دەسەڵاتی ئێمەی بەسەرا نەمابوو بۆ خۆی هەوا ئەیبرد ئەوانیش وایان لێ هاتووە وەکو کۆلارەی دەست و بچڕایان لێ هاتووە عەلاقەیان بەم میلەتەوە نەماوە بەس بەدەم لەگەڵ ئێمان بە گیرفان بە عەقڵ بە بۆچوون بە پیاوی فلان و فلان بوون عەلاقەیان بەم میلەتەوە نەماوە ئێمەش بە تەمای ئەوانین بە کەلامی خوا هیچمان بە هیچ نابێ با بیرێ بکەینەوە من ئەڵێم گرێنتی دانەدە نە کەس نابێت لە برسانە لەبەرەوە نە گەنم بشارنەوە نە برنج لەوەی مانگانە کڕیوتە زیاتر مەکڕە بەوەڵاهی بەخوا بە عەلی بە عیزەتی خوا نە چای نە شەکر برنج تۆزێکم کڕیوە من حەزم لە برنجێکی کوردیە خڕێکە گردە گردەکە مناڵەکان نایخۆن سێ کیلۆ لەو سێ کیلۆ لەو کڕیەوە بە هەردووکیوە ئیتر ئەوەی پێی بڵێ شت نەمبردەتەوە بۆ ماڵی خۆمان ئێوەش وا بکەن هیچ مەبەنەوە پیاوێکی یابانی لە عەزمەی گرانی لە یابانە ئەڕوات بۆ کۆگایەکی شەکر یەک کۆگایە بەقەوە مزگەوتە گەورەیە بێ هەر فەردە شەکرە هەڵدراوەتەوە ئەڵێ بە کابرای دوکاندار ئەڵێ سەد گرام شەکرم بەرێ سەد گرام ئەزان چەندێکە یعنی دوو کڵۆ شەکر دوو کڵۆ ئەڵێ سەد گرام شەکرم بەرێ ئەڵێ مردم لە سەد گرامی چی بۆ دوو فەردە نابی خەڵکا لێ هەمووی بردی ئەڵێ من سەد گرام هەیە ئەڵێ بۆ ئەڵێ بۆ ئەوەی ئەم کۆگا ئاوا بە قەرەباڵغی بمێنێتەوە من ساوە بم یەکێکی ژێ ساوە بە ئیتر ئەزمەی شەکر لە وڵاتە دروست نابێت پیاوێکی تر لە ماڵەوە سێ کیلۆ شەکر لە خۆیان زیاوە بێ ئەیهێنێ بۆ بازار لەو کاتا شەکر نابێ لە یابانە ئەڵێ بە دوکاندارەکە ئەڵێ بێزەحمەت ئەم شەکرەم لێ وەرگرە و دۆشاوی تەماتەم بەرێ من ئەزانم تۆ پێویستت بە شەکرە و خەڵکیش موحتاجی شەکرە کێ ئیسا شەکرەکەی کوڵۆی کردووە ئێکسپایر بووە دۆشاوەکەی هەرچی بڵێ تەواو نابێ با بەستاڵێکی کە گەنم بکەن بەڵام تەغارێکی ژەڵگرن دەتەنەکە هەڵگرن مەیفرۆشن نیسک و نۆک کەن مەیفرۆشن قەینا زۆر بوو بەس بەشی مناڵەکانی لەگرن نەمرن لە برسانە ماش بکەن پاخلە بکەن ئەوەی کەوا پێویستی ئینسانە بیکەن بەڵام جیاکەشی بفرۆشن بە حکوومەتیش دەڵێم هەر لەو دەشتا چاڵی بۆ هەڵکەن چاڵ چاڵ وەکو زەمانی زوو خراپ نابێت گەنمی ئێمە بەڵام موحتاجی نامەردمان مەکەن موحتاجی بێدینمان مەکەن خوا لە گوناهی من وێوەش خۆش بێت خوا عاقبەتمان خێر بکە خوا ئیسڵاحی حاڵمان بکەی خوایە بە گرانی نەمان کوژی خوایە بە فەقیری نەمان کوژی خوایە بە بێدینی و بێ ئەخلاقی نەمان کوژی خوایە محتاجی کەسمان نەکە هی خۆت نەبێ یا ڕەبی